ساڵی 1920 دوای شەڕی نیشتیمانی گوندەکەمان خاپوور بوون و خەڵک برسی نەیان دەزانی چی بکەن. وەفدێک لە شاخانەوە چووە لای لێنین. لە مەکتەبی لێنین، قاسیدەکان بێ ئەوەی ورتەیان لە دەم بێتە دەرەوە نەخشەیەکی گەورەی جیهانیان پان کردەوە. لێنین بە سەرسامییەوە گوتی، ئەوەتان بۆچی هێناوە؟ تۆ بیر لە زۆر گەل دەکەیتەوە. لە بیرت نامێنێ کێ لە کوێ دەژی. دەمانەوێ پێت نیشان بدەین کە داغستان کەوتۆتە کوێ. بەڵام ئەوەندەی گەڕان بە وڵاتی خۆیان نەکەوتن لەسەر نەخشە گەورەکە ڕێیان لە بەربزر بوو ئەو پارچە زەویەیان پێ نەدۆزرایەوە ئەو کاتە لێنین بە دڵنیایی لەسەر نەخشەکە ئەو شوێنەی پێنیشاندان کە بە دوایدا دەگەڕان ئینجا پێکەنی و بە شادیەوە گوتی ئەوە تا ئەوە تا داغستانەتان. داغستانییەکان تێگەیشتن کە لێنین پیاوێکی ژیرە و بۆیان گێڕایەوە چۆن چوونە لای کۆمیساری گەل و لێی پرسین داغۆ داغستان بۆتە کوێ؟ خەڵکەکەی ئەوێش هەر یەکە ڕەمڵێکی هاویشتبوو یەکێ گوتبووی لە جۆرجیایە یەکێکیکە گوتبووی لە تورکستانە یەکێ پێی داگرتبوو کە داغستان لەگەڵ بیسمە چینەکان بە شەڕ هاتووە ئەمانە تاقمێکی دژ بە شۆڕش بوون و ساڵی هەزار و نۆ سەد و هەژدە بۆ هەزار و نۆ سەد و بیست و چوار ئاسیای ناوەڕاستیان تاڵاند. کرد. لێنین زیاتر پێداچوو، پێکەنی، لە کوێ؟ لە کوێ؟ لە تورکستان؟ سەیرە! عەقڵ نایگرێ! تەلەفۆنی هەڵگرت و بە کۆمیسارەکەی گوت، تورکستان لە کوێیە؟ ئەی داغستان لە کوێیە؟ بسماچییەکان لە کوێ بوون و مریدەکان لە کوێ؟ تا ئەمڕۆش نەخشەیەکی گەورەی قەوقاز لە ژووری لێنین لە کرملین هەر واساوە. ئێستا داغەکان کۆمارە. گرنگ نییە داغۆ گەورەیە یان بچووک. ئەوەیە کە هەیە. ئەمڕۆ کەس لە وڵاتەکەمان ناڵێ داغستان لە تورکستانە، بەڵام لە وڵاتەکانی تر هەندێ جار ناچار دەبووم شت ڕوون بکەمەوە. دەیانگوت خەڵکی کوێی دەمگوت داغستان دەیانگوت داغستان داغستان کەوتۆتە کوێ دەمگوت لە قەوقاسە دەیانگوت ڕۆژ هەڵات یان ڕۆژ ئاوە دەمگوت لەسەر دەریایی قەزوین ئێ ئێ ئێ باکۆ نە باکۆنا هەوراستر دەیانگۆ سنوورەکانی چ کۆمارێکە دەمگوت رووسیا و جۆرجیا و ئازربایجان ئەدی ئەو شوێنە شوێنی چەرکەسان نییە ئێمە وای تێگەیشتوین نا نا چەرکەس لە چەرکەسیا دەژین و داغستانیش لە داغستان. ئەو شوێنەی ئەلبورزی لێیە؟ نە ئەلبورز لە کەبەردینۆ بەلکاریایە کەزبەک لە جۆرجیان ئێمەش گوندی گونیبمان هەیە گوندی سادام هەیە لە بم جۆرە هەندێجار ناچار دەبووم لە هەندەران تووشی ئەم گفتوگۆیە دەبووم کابرا گۆتەنی بووکێ لەگەڵ تۆ مەخەس و گوێت لێ بێ تا ئێستاش هیوامان تێدا هەیە وا دەزانم چەرکەس لە داغستان دەژین یان ڕاستتر بڵێین هیچ نازانن زۆر جار بۆ بەشداری کۆنگرە و کۆنفرانس و کۆبوونەوە گەشتی دوورم کردووە خەڵک لە هەموو کیشوەرەکانەوە دەهاتن لە ئاسیا و ئەوروپا و ئەفەریقیا و ئەمریکا و ئوسترالیا لەوێش کە هەریەکە خۆی دەداتە پاڵ کیشوەرێکەوە من هەر دەڵێم داغستانی. لێم دەپرسن تۆ نوێنەری ئاسیا یان ئەوروپا، داغستانەکەت کەوتووەتە کام کیشوەر؟ دەمگوت داغستانی من پێیەکی لە ئاسیایە پێیەکی لە ئەوروپایە. وا دەبێ دوو کەس پێکەوە لەم لاولاوە دەست باوێنە سەر ملی یەک ئەسپ. هەر بەم جۆرەش دوو کیشوەر لەم لاولا دەستیان خسۆتە سەر زنجیرە چیای داغستان و لەسەر خاکی ئێمەدا دەستیان دەگاتە یەکتر و منیش زۆر پێی شاد و بەختەوەرم. مەل و ڕوبار، بزنە کێوی و ڕێوی و هەموو گیاندارەکانی تری ئاسیا و ئەوروپا لە داغستان هەن. دەڵێی لیژنەی یەکێتی ئەوروپا و ئاسیایان پێکهێناوە. چەند خۆشە منیش بە خۆم و بە شیعرەکانمەوە ببم بە ئەندامێکی ئەم لیژنەیە. هەرچۆنێک بێ، هەندێک کەس بۆ ئەوەی سەغڵەتم بکەن دەڵێن، چیت لەگەڵ دەکرێ؟ ئاسیایی، یان بە پێچەوانەوە لە قوڵایی ئاسیاوە دەڵێن، چیت لێ ڕەچاو بکەین؟ ئەوروپایی، درۆ لە هیچێکیان سپی ناکەمەوە، هەردوولا ڕاست دەکەن. وا دەبێ کە باسی خۆشەویستی بۆ ئافرەتێ دەکەم سەری بادەدا. وای لەم ڕۆژەڵاتییە فێڵبازە! وایش دەبێ لە داغستانەوە میوانم دێ خۆ ڕەوشتی من سەرنجیان ڕادەکێشێ و سەریان با دەدەن وای لەم ڕەوشتە ئەورووپاییانە! چ دەکرێ؟ داغستان ڕۆژهەڵاتی خۆش دەوێ، بەڵام ڕۆژئاواش بێگانە نییە. داغستان وەکوو درەختێک وایە ڕەگی لە خاکی دوو کیشوەردا لە کوبا کە پنکێکی لبادی داغستانیم بە دیاری پێشکەش فیدل کاسترۆ کرد. کاسترۆ بە سەرسامییەوە پرسی، ئەوە بۆ قۆپچەی پێوە نییە؟ گوتم، بۆ ئەوەی لە تەنگانە زوو فرێی دەی و شیر هەڵکێشی. کاسترۆ گوتی، بەڕاستی کەپەنکێکی چەتانەیە. هیچ ماقووڵ نییە داغستان لەگەڵ هیچ وڵاتێکی تر باوک بکەی. داغستان لە شوێنی خۆیەوە بەنرخە. بانی دڵۆپەناک دیوارەکانی درزی نەبردووە، دەرگای سیڕە سیڕی نایە، پەنجەرەکانی هەوا نادەن، دەشێ گەلییەکانی تەنگ بن بەڵام دڵی گەورە و فراوانە. کابرایەکی ئاندی وەڵامی کابرایەکی دایە و گوتی. تۆ دەڵێی گوایە وڵاتی من بچووکە و وڵاتی تۆ گەورەیە کەواتە بابزانین زووتر دەتوانین سەراپای کامە وڵات بگەڕین وڵاتی تۆیان وڵاتی من بابزین تۆ چۆن بەسەر هەورازەکانماندا هەڵدەگەڕێی بە چنگە چڕێ بە شاخەکانمان هەڵدەزنێی چۆن بە ناو دۆڵەکانماندا دەخشێی و لە تەلانەکانمان گلۆر دەبیتەوە من بە سەربەرزترین ترۆپکی داغستاندا هەڵگەڕاوم. تەماشای دەوروبەری خۆم دەکەم، ڕێ بە هەموو لایەکدا دەڕوا. گڵۆپ لە دوورەوە دەبریسکێتەوە. لە دوورەوە دەنگی زەنگ دێ و زەوی کەوتووەتە ناو تەمێکی شین. خۆشە کە هەست بکەم پێم لەسەر خاکی خۆمە و ئینجا سەیری دونیا بکەم. پیاو کە لەدایک دەبێ خۆی وڵات بۆ خۆی هەڵنابژێرێ. چی بە نسیب بێ، ئەو دەبێت منیش هەرگیز پرسم پێ نەکراوە داخۆ دەمەوێ ببم بە داغستانی یان نە لەوا نەبوو لە شوێنێکی تری ئەم دنیای و لە دایک و باوکێکی تر بوومایە و کاتەی شوێنێکم بەقەت ئەو وڵاتە خۆش نەدەویست کە لێی بوو من پرسم پێ نەکراوە بەڵام ئەگەر ئەمڕۆ پرسم پێ بکەن داخۆ وەڵامم چ دەبێ لە دوورەوە ئاوازی پندورم دێتە بەرگوێ ئاواز وشەکانی خۆین و ئاواز دەڵێ جۆگا هەمیشە خەو بە دەریاوە دەبینێ، دەریاش لە خەوندا شەیدای جۆگایە. دڵێک بە فەڕاحی جێگەی لە ناو یەک دەستدا دەبێتەوە، سەراپای دونیا قەت لە ناو یەک دڵ جێی نابێتەوە. هەموو وڵاتێک جوانە بەڵام داغستانم لە هەموویان. خۆشتر دەبێت. ئەمە تەنبورژەن نەبوو، داغستان بوو بە زمانی تەنبورژەنەوە دەدوا. ئەوەی بمێنێ و پێم ڕازی نەبێ با بچێتەوە ماڵی خۆی. ڕەوشتێکی دەرینمانەوەیە کە لاوەکان شەوی درێژی زستان لە ماڵی گەورەیەک بە یاری جۆراوجۆر دەبەنە سەر بۆ نموونە کوڕێک لەسەر کورسییەک دادەنێن کچێک لە دەورەی دەسوڕێ و گۆرانی دەڵێ پاشان کچەکە لەسەر کورسی دادەنیشێ و کوڕە بە دەورەی دادڕێ و گۆرانی دەچڕێ ئەم گۆرانیانە هەرچەندە نیشانەی بەستەی میلیان پێوە دیارە بەڵام بە تایبەتی بەستەی میلی نین لە شێوەی گفتوگۆدان وشەی ژیرانە لە پیاوی ژیرەوە دێ پرسیاری ژیرە وەڵامی ژیرانەی دەوێ ئەوەی بباتەوە بادە شەڕابێکی خەڵات دەکا ئەم جۆرە یاریە لە ماڵی ئێمە لەسەر عەر دەکرا زۆر جۆر گۆ بە گۆرانی دەکرا من بچووک بووم و بەشداری یاریم نەدەکرد تەنیا جۆم ڕادەگرت لە بیرمە ئارەقی سەر بە کەف و سجووقی خۆمانە لەبەر ئاگردا دەنرا مێزێکی سێ پێچکەیان لە ژوورێ دادەنا، کوڕ و کچ بە نۆرە دەورەیان دەگێرا. زۆر جارە گۆریانیان دەچڕی، بەڵام لە ئەنجامدا گفتوگۆ دەگەڕایەوە سەر داغستانەوە و حەتا ئەوانەی لەوێ بوون بە کۆرس وەڵامی پرسیارەکانیان دەدایەوە. تۆ لە کوێی؟ داغستان. لەسەر شاخێکی بەرزم لە دەم ڕووباری قۆیسووم. تۆ چ دەکەی؟ داغستان. سمێڵەکانم با دەدەم، تۆ لە کوێی داغستان، لە شیوان بۆم بگەڕێ، تۆ چ دەکەی؟ وەک پنجە جۆ ڕەپ ڕاوەستاوم، تۆ کێی؟ گۆشتم و خەنجەر لەتی کردووم، تۆ کێی؟ خەنجەرم و گۆشت لەت دەکەم، تۆ کێی؟ مەمزم و ئاوی ڕەوان دەخۆمەوە، تۆ کێی؟ داغستان ڕووبارم و مەمز دەمخواتەوە، تۆ چیت؟ داغستان. گچکەلێکم لە ناو یەک دەست جێم دەبێتەوە بۆ کوێ دەچی بۆ کوێ دەچی داغستان دەمەوێ دەمەوێ شتێکی گەورەتر بدۆزمەوە بەم جۆرە لاوەکان گۆرانیان دەگوت و وەڵام یەکتریان دەدایەوە هەندێک جاروا هەز دەکەم کتێبەکانی منیش هەمان پرسیار و وەڵامیان تێدایە بەڵام هیچ کچ لەسەر کورسی نییە بە دەوریدا بسوڕێنم دەبێ خۆم پرسیارەکانم دابنێم و هەر خۆیشم وەڵام بدەم ئەگەر وەڵامەکەشم ڕاست کەس نییە با دە شەرابێکم خەڵات بکە تۆ لە کوێی داغستان لەو شوێنەم کە چیاییەکانی منی تێدایە چیاییەکانت لە چۆن داغستان ئێستا کوێ هەیە چیایی منی لێنەبێ دنیا لە گەنێکی گەورەیە و تۆشتەنیا کەوچکێکی بچووکیت و بەس ئایا کەوچکەکە لە قەدەر ئەو لە گەنە گەورەیە زۆر بچووک نییە بەڵام دایکم دەیگوت دەشێ دەمی بچووک قسەی گەورە بکە باوکم دەیگوت درەختی بچووکیش باخچەی گەورەی پێدەڕازێتەوە شامیل دەیگوت گولەی بچوو کەشتی گەورە کون دەکات من خۆیشم لە شعرێکدا گوتومە دەشێ دڵی بچوک دنیای گەورە و خۆشەویستی گەورەی تێدابێ بۆچی کە پێک هەڵدەدەی دەڵێی لە چاوی چاکە خوازانەوە چونکە خۆم بەدوای چاکەدا دەگەڕێم باشە بۆچی خانوو لەسەر تاوێر و شاخی بەرز دروست دەکەی چونکە سووم لە خاکی بەپیت و بەرەکەت دەبێتەوە دەتوانم نەختێ گەنمی لێ بچێنم تا لەسەر لەبانی خانووش گەنم دەچێنم